چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سوورەتەکانی قورئاندا هاتوون، ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بۆ پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەمە کتێب و پەیامێکە لەو پیتانە پێکهاتووە، کە ئایەت و یاساکانی بە شێوەیەکی ڕاست و دروست پێکەوە پەیوەست کراون و جۆشدراون، پاشان درێژەیان پێدراوە و ڕوونکراونەتەوە لەلایەن زاتێکەوە کە دانا و بەئاگا و لێزانە. داوای لێخۆشبوون لە پەروەردگارتان بکەن لەوەودوا بگەڕێنەوە بۆ لای، ئەو کاتە بە چاکی دەتانژێنێت بە ژیانێکی چاک تا کاتێکی دیاریکراو، هەروەها پاداشتی هەموو خاوەن چاکەیەک بە زیادەوە دەداتەوە، خۆ گەر ئێوە پشت هەڵکەن و گوێڕایەڵی فەرمانی خودا نەبن، ئەوە بەڕاستی من دەترسم کە سزای ڕۆژێکی گەورە و سەخت یەخەتان پێبگرێت کە ڕۆژی قیامەتە یا ئەو ڕۆژەی خودای گەورە لەناوتان دەبات. انه علیم بذات الصدور ئاگادار بن بەڕاستی ئەو خوددا نەناسانە خۆیان دادەنەوێنن بۆ ئەوەی بە خەیاڵی خۆیان بەوە خۆیان لە خدای گەورە یا لە پێغەمبەر بشارنەوە ئاگادار بن کە خوددا ئاگای لەیانە کاتێک دەستنە ناو جێگەوە و خۆیان دادەپۆشن هەروەها دەزانێت چی دەشارنەوە و چی ئاشکرا دەکەن لە کردار و گفتار و نیەتیان چونکە بەڕاستی ئەو خدایە زانایە بەوەی لە دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە وما من دابة في الأرض إلا على الله رزقها الا یوم یاتیهم لیس مصروفا عنهم وحاق بهم ما کانو به یستهزئون سوێن بە خودا ئەگەر سزادانیان دوابخەین تا چەند کاتێکی دیاری کراو ئەوە بێگومان بەگاڵتەوە دەڵێن چی ئەو سزایی بند کردووە و دوای خستووە و کوا بۆ پێش نایەت ئاگادار بن ئەو ڕۆژەی یەخەیان پێدەگرێت کەسیان لی دەرباز ناکرێن و لە کۆڵیان نابێتەوە انه لفرح فخور هەروەها ئەگەر دوای ئەو تەنگانە و ناخۆشیی کە تووشی بوو ناز و نیعممەتی پێ بچێژین ئەوە بێگومان دەڵێت ئیتر هەرچی هەژاری و ناخۆشیە لە کۆڵم بۆتەوە و بەسەر چووە چونکە بەڕاستی زۆر خۆشحاڵە و شانازی بەخۆیەوە دەکات و لە خۆی بایی دەبێت بەڵکو لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە دەڵێن کە محەممەد قورئانی هەڵبەستووە، پێیان بڵێ، جا ئێوەش دە سوورەتی هەڵبەستراو وێنەی ئەم قورئانە بهێنن، هەر کەسیش لە خودای گەورە بەدەر دەتوانن بانگ بکەن بۆ هاوکاریتان پەنای بۆ بەرن ئەگەر ڕاست دەکەن. فَإِن لَّمْ يَسْتَجِیبُوا لَکُمْ فَاعْلَمُوا أَنَّمَا أُنزِلَ بِعِلْمِ اللَّهِ، وەکو ئەو کەسە وایە کە لەلایەن پەروەردگاریەوە هەموو شتێکی بۆ ڕوون کراوەتەوە ئەمیش باوەڕی پێیەتی چونکە پێغەمبەرێک بەڵگەنامەی خوددا دەخوێنێتەوە و لە پێش ئەمیشەوە پەیامەکەی موسا کە تەوراتە پێشەوا و ڕەحمەت بووە ئەو جۆرە کەسانەی کە ژیر و هۆشمەندن باوەڕی پێدەهێنن جا ئەو دەستە و کۆمەڵانەی کە باوەڕ بەم پەیامە ناکەن ئەوە ئاگری دۆزەخ چاوەڕێیانە وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين جا ئەو دەستە دەسەڵاتدارەی کە بێ باوەڕبوون لە هۆزی نوح وتیان ئێمە تۆ تەنها وەک یەکێک لە خۆمان دەبینین و نابینین ئەوانەی شوێنی تۆکەوتون جگەل لەوانەی کە هەژار و داماوەکانمان و دووربین نین و ژیریان کەمە و سادن هەروەها نابینین ئێوە هیچ شتێکی زیاترتان بەسەر ئێمەدا هەبێت ئەی خزمەکانم هەواڵم بدەنێ ئەگەر من لەسەر ڕێگە و بەرنمەیەکی ڕاست و دروست بم لەلایەن پەروەردگارمەوە و خێر و چاکە و بەزەیی خۆی پێبەخشی بم لەلایەن خۆیەوە اینجا ئەمانە لە ئێوە شاراوەتەوە و نایبینن ئایا بە زۆر ئیمان لە دڵتاندا دروست بکەین و بتەن خەینە سەر ئەم ڕێگەیە لە کاتێکدا ئێوە لی بێزارن و خوازیاری نین؟ خۆ من لە بری ئەم بانگەواز و ئامۆژگاریانەم داوای هیچ ماڵ و خەرجیتان لێ ناکەم کرێ و پاداشتم تەنها لە لای خودایە من هەرگیز ئەوانەی بڕوایان هێناوە لە خۆم دوور ناخەمەوە و دەریان ناکەم چونکە بێگومان ئەوان دەگەن بە خودای خۆیان حیسابیان لە لای خودایە کێ دەتوانێت یارمەتیم بدات بەرامبەر خودای گەورە لە سزای خودا بمپارێزێت ئەگەر ئەو ئیماندار و دۆستانەی خودا دەربکەم و لە خۆمیان دوور بخەمەوە؟ ئایا بیر ناکەنەوە کە شتی وا ناشێت و دروست نییە بۆ کەسێک خودا ناس بێت؟ ولا أقول لكم عندي خزائن الله ولا أعلم الغيب خۆ من پێتان ناڵێم گەنجینەکانی خودا لای منە و من شتی نادیار و غەیبیش نازانم ناشڵێم بەڕاستی من فریشتەم هەروەها ناڵێم بۆ ئیماندارانەی لە بەرچاوی ئێوە کەم نرخن خدای گەورە هەرگیز خێریان بەسەردان ناڕژێنێت خدا خۆی ئاگادارە بەوەی لە دەروونیاندا هەیە بێگومان من ئەو کاتە ئەگەر وا بکەم بەڕاستی زۆر لەسەری چوویت و زیاد لە پێویست بەربەرەکانی و شەڕە قسەت لەگەڵدا کردین دەی ئەو سزایەمان بۆ بهێنە کە هەڕەشەی پێ دەکەیت و هەمیشە باسی دەکەیت و دەمانترسێنی پێی ئەگەر تۆ لە ڕاستگۆیانیت قال إنما يأتيكم به الله إن شاء وما أنتم بمعجزين نوح لە وەڵامدا وتی سەرەنجام وەحی و پەیامی خودا ڕەوانە کرا بۆ نوح کە چاک بزانە بەڕاستی هەرگیز کەسی تر بڕوا ناهێنێت لە قەومەکەت جگەلەوەی کە بەڕاستی بڕوای هێناوە کەوابوو خەفەتبار مەبە بەو کردەوە ناشرین و ناپەسندانەی ئەنجامیان دەدا واصنع الفلك بأعيننا ووحينا ئەوسا وتمان، ئەی نوح! لە هەموو نێر و مێیەک دوان هەڵبگرە لە کەشتێکەدا و ماڵ و خێزانت، جگە لەوانەی کە بڕیاریان لەسەر دراوە تووشی تۆڵە ببن بە هۆی بێ باوەڕیانەوە، ئەوانەش هەڵگرە کە باوەڕیان هێناوە. شانی باسە کەسیش بڕوای بە نوح نەکرد و لەگەڵیدا نەبوو جگە لە کەسانێکی کەم نەبێت. کەشتیەکەش دەیبردن بەناو شەپۆڵی وەک چیادا نوح بانگی کردە کوڕەکەی ئەوەیان کە بێ باوەڕ بوو لە شوێنێکی چەپەکدا گیری خواردبوو پێی وت ڕۆڵە گیان لەگەڵ ئێمەدا سوار بە و لەگەڵ بێ باوەڕاندا مەبە قال سآوي إلى جبل يعصمني من الماء وقیل بعدا للقوم الظالمین پاشان فەرماندرا بە زەوی ئاوەکەت با ڕۆ بچێت بە ناختدا ئەی ئاسمان تۆش با بەس بێت و باران مەبارێنە ئیتر ئاوەکە ڕۆچ و فەرمانیش بەڕێکی و تەواوی ئەنجام درا کەشتێکەش لەسەر چێوی جوودی وەستا و لەنگەری گرت و وترا ئەی خزمەکانم، داوای لێخۆشبوون لە پەروەردگارتان بکەن، پاشان بگەڕێنەوە بۆ لای ئەو، ئەوە لە ئاسمانەوە بارانی زۆری پڕ بەرەکەتتان بۆ دەبارێنێت، هێز و دەسەڵاتتان بۆ زیاد دەکات زیاد لە هێز و دەسەڵاتی ئاسایی خۆتان. ڕوو وەرمەگێڕن لەم باس و ئامۆژگارییانە لە کاتێکدا کە هەمیشە تاوانبارن. ئێمە هیچ ناڵێین ئەوە نەبێت، وا دیارە هەندێ لە خوداکانمان بە خراپ دەستیان لێ وەشاندوویت، هود وتی، دەی من بەڕاستی خودا دەکەم بە شایەت و ئێوەش بە شایەت بن کە بێگومان من بەریم لەوەی ئێوە دەیکەنە شەریک و هاوەڵ بۆ خودا. من دونه فکیدونی جمیعا ثم لا تنظرون. جگە لە خودا ویستخلف ربی قوما غیرکم ولا تضرونه شیئا ان ربی علی کل شیء حفیظ. جا گەر ئێوە گوێم بۆ نەگرن و پشت بکەنە ئەم بەرنمەیە ئەوە بێگومان من پێم ڕاگەیاندن ئەو بەرنامە و پەیامە خوددایەی بە مندا نێردراوە بۆتان و پەروەردگارم ئەگەر ملکەج نەبن ئێوە لە ناو دەبات و هۆزێکی تر دەخاتە شوێنی ئێوە کاتێکیش فەرمانی ئێمە هات کە بڕیاری تیاچوونی هۆزی عاد بوو، ئەوە هود و ئەوانەی بڕوایان هێنابوو لەگەڵ ئەودا بوون ڕزگاریشمان کردن بەهۆی بەزەی و لێبوردەیی خۆمانەوە لە سزایەکی زۆر قورس و گران. وتلک عاد جحدوا بآیات ربهم وعصوا رسله واتبعوا امر کل جبار عنید بەڵێ ان ربی قریب مجیب بۆ هۆزی ثەمودیش ساڵحی برایانمان ڕەوانە کرد وتی ئەی خزمەکانم گوێڕایەڵی خدای گەورە بکەن جگە لەو زاتە هیچ خدایەکی ترتان نییە ئەو بەرپای کردوون لە زەویدا و داوای لێکردوون کە ئاوەدانی بکەنەوە جاکەوا بوو داوای لێخۆشببوونی لێ بکەن پاشان بگەڕێنەوە بۆ لای و فەرمانەکانی بەجێبهێنن ساڵح وتی، ئەی خزمەکانم هەواڵم بدەنێ، ئەگەر من لەسەر ڕێگە و بەرنامەیەکی ڕاست و دروست بم لەلایەن پەروەردگارمەوە و خێر و چاکە و بەزەیی خۆی پێ بەخشی بم لە خۆیەوە و ڕەحمەتی تایبەتیشی پێ بەخشیوم باشە کێ یارمەتیم دەدات و لە سزای خودا ڕزگارم دەکات ئەگەر لە فەرمانی لابدەم و پەیامەکەیم بە ڕێک و تەواوی نەگەیاند جا ئێوە بەم هەڵوێستەتان جگە لە خەسارتمەندی بۆ من هیچ سوودێکی ترم پێ ناگەیەنن وەک ئەوەی کە هەر لەو شوێنەدا نەبووبن و تیایدا نەژیابن ئاگادارین بەڕاستی هۆزی ثەمود بێ بڕوا بوون بە پەروەردگاریان و بێوەفا بوون بەرامبەری ئاگادار بن بڕیاری دووری لە بەزەیی خوددا درا بۆ هۆزی ثەمودیش ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبث ان جاء بعجل حنیذ سوێن بە خودا بێگومان وەفدێکی ڕەوانەکراوی ئێمە لە فریشتە هاتنە لای ئیبراهیم بە مژدەوە مژدەی بوونی منداڵێک و وتیان سڵاوی خواد لێبێت ئەمیش وتی سڵاوی خوددا لە ئێوەش دوای بەخێرهاتنیان ڕۆیشت و جا زۆری پێنەچ و گەڕایەوە بە گۆشتی گوێرەکەیەکی برژاوەوە وضاق بهم ذرعا وقال هذا يوم عصیب کاتێکیش وەفدی فریشتەکانی ئێمە هاتنە لای لوت ناڕەحەت بوو پێیان زۆر دڵتەنگ بوو چونکە لە شێوەی چەند لاوێکی پێکەوتودا هاتبوون لە دڵی خۆی داوتی ئەمە ڕۆژێکی سەختە منی تێکەوتوو لوط وتی، خۆزگە بەڕاستی هێزێکم دەبوو لە خۆتان بۆ بەرامبەری ناپاکەکانتان یان پەنایەکی بەهێزم دەست دەکەوت و دەڕۆیشتم بۆی تا تۆڵەتان لێ بکەمەوە و تەمێتان بکەم. قالوا يا لوط إنا رسل ربك لن يصلوا إليك میوانەکان وتیان، ئەی لوط! بەڕاستی ئێمە فریشتەی نێردراوی پەروەردگاری تۆین، ئەو تاوانبارانە هەرگیز ناگەنە لات تا بتوانن دەستدرێژی بکەنە سەر ئێمە و جا تۆ خاو و خێزانت لە بەشێکی شەودا دەربکە و کەس لە ئێوە لانەکاتەوە و ئاوڕ نەداتەوە جگە هاوسەرەکەت کە لاسارە و بەگوێت ناکات چونکە بەڕاستی ئەو سزایەی کە تاوانبارانی گرتۆتەوە ئەویش دەگرێتەوە انی اراکم بخیر و انی اخاف علیکم عذاب یوم محیط بۆ لای خەڵکی مەدیەنیش براو کەسی خۆیان شعیبمان بە پێغەمبەرێتی ڕەوانە کرد ئەویش وتی ئەی خزمەکانم بەندایەتی خدا بکەن هیچ خدایەکی ترتان نییە جگە لەو هەروەها کەم و کوڕژ مەکەن لە پێوانە و کێشانەدا ئەوەی خودای گەورە بۆتان دەهێڵێتەوە لە قازانج و حەڵالی کردووە بۆتان ئەوە چاکترە لە زۆرێکی حەرام ئەگەر ئێوە ئیماندار بن منیش لێ پرسراو نیم بەرامبەر ئێوە بەڵکو و حەق و ڕاستیتان پێڕادەگەێنم قالوا يا شعيب أصلاتك تأمرك أن نترك ما يعبد آباؤنا أو أن نفعل ئەو ئەن نەفعەلە فی ئەموالنا ما نەشاء ئینەک لەئەنتە الحلیم الرشید خەڵکەکە وتیان ئەی شعیب ئایا نوێژەکەت فەرمانت پێدەکات کە ئێمە واز بهێنین لەوەی باو باپیرانمان پەرستویانن یاخود لە ماڵ و سامانماندا بە ئارەزوی خۆمان چیمان دوێت بیکەین و بەڕاستی تۆ زۆر هێمن و خاوەن ژیریت هەواڵم بدەنێ ئەگەر منتان بینی و بۆتان دەرکەوت کە لەسەر بەرنامەیەکی ڕێک و ڕۆشنم لەلایەن پەروەردگارمەوە و هەر لەلایەن خۆشیەوە ڕسق و ڕۆزی جوان و باشی داومەتێ منیش نامەوێت قەدەغەی شتێکتان لێ بکەم کەچی خۆم وەک ئێوە نەکەم چی بە ئێوە بگەیەنم خۆم لە پێشدا ئەنجامی دەدەم من هیچم ناوێت تەنها چاکسازی نەبێت بە گوێرەی توانام ڕێکخستنی کارم بەدەستی کەس نییە بەدەستی خودا نەبێت پشت و پەنام هەر بەو بەستووە و داوای لێخۆشبوونیش لە پەروەردگارتان بکەن و وازبهێنن لە تاوان و خراپەکاری و پاشان بگەڕێنەوە بۆ لای خودا، بێگومان پەروەردگاری من زۆر بە بەزەی و میهرەبانە، زۆر بە سۆز و دلۆڤانە. قالوا یا شعیب ما نفقه کثیرا مما تقول وإنا لنراک فینا ضعیفا. وادەزانین ناتوانیت بەرنگاری ئەم هەموو خەڵکە بکەیت ئەمەی تۆ باسی دەکەیت پێویستی بە هێز و توانایەکی زۆر هەیە و خۆگەر خزمەکانت نەبوایە بەردبارانمان دەکردیت و نەبێت تۆ هیچ توانا و دەسەڵاتێکت هەبێت بەسەرماندا قال يا قوم أرهطي أعز عليكم من الله واتخذتموه وراءكم ظهريا ان ربی بما تعملون محیط شوعەیب وتی ئەی هۆز و خزمانم ئایا کەس و کارم بەلای ئێوەوە بەتوانە و دەسەڵاتترە لە خوددا لە کاتێکدا ئەو زاتتان فەرامۆش کردووە و گوێنادەن بە فەرمانەکانی بەڕاستی پەروەردگارم ئاگادارە بەوەی ئێوە ئەنجامی دەدەن ئەی هۆز و خزمانم، ئێوە کاری خۆتان بکەن چەندە تواناتان هەیە، منیش کاری خۆم لەسەر بەرنامەی خۆم ئەنجام دەدەم، لەمەودوا دەردەکەوێت و دەزانن کێ سزای بۆ دێت و سەرشۆڕی دەکات، کێش درۆزنە. ئێوە چاوەڕێ بن، بەڕاستی منیش لەگەڵتاندا چاوەڕێم. ولما جاء أمرنا نجينا شعيبا والذين آمنوا معه برحمة منا ئەوانە لەم دنیادا نەفرین و دەنگ و باسی خراپ شوێنیشیان خەرە لە ڕۆژی قیامەتیشدا بەشیان هەر دووریە لە ڕەحم و بەزەیی خودا و ئای چەندە خراپە ئەو بەخشینەی پێیان بەخشراوە ذلك من أنباء القرى نقصه عليك منها قائم وحصيد ئا بەو شێوەیەش تۆڵەسەندنی پەروەردگاری تۆ کاتێک تۆڵە دەسێنێت لە خەڵکی شار و دێهاتەکان لە حاڵێکدا کە یاخی و ستەم پیشە بوون بەڕاستی تۆڵەسەندنەکەی زۆر بە ئێش و بەهێز و توندە إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلک یوم مجموع له الناس و ذلک یوم مشهود بێگومان لەو بەسەرهاتەدا نیشانە و پەند و ئامۆژگاری هەیە بۆ کەسێک لە سزای ڕۆژی دوایی بترسێت ئەوە ڕۆژێکە کە خەڵکی بۆی کۆ دەکرێنەوە ئەوە ڕۆژێکە خەڵکی هەموو ئامادەکراون و هەمووان لەبەر چاوان دەبن تێیدا. بۆ هەمیشەش تیایدا دەمێننەوە تا ئاسمانەکان و زەوی هەبێت کە ئەویش بۆ هەتا هەتایی دروستکراوە لە قیامەتدا و مەگەر پەروەردگارت ویستی گۆڕانکاری هەبێت بەڕاستی پەروەردگارت کارایە بۆ هەر شتێک بیەوێ وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات وَإِنَّا لَمُوَفُّوهُمْ نَصِیبَهُمْ غَیْرَ مَنقُوص جا هیچ لە گوماندا مەبە لە پوچەڵی و بێسوودی ئەوەی ئەو بێ بڕوایانە دەیپەرستن و شوێنی کەوتون ئەوەی دەیپەرستن هیچ نییە جگە وێنەی ئەوە نەبێت کە باو باپیرانیان پێشتر دەیان پەرست بێگومان ئێمە بە تێر و تەواوی بێ کەم و کوڕی پاداشتی کار و کردەوەیان دەدەینەوە سوێند بە خودا، بەڕاستی ئێمە بەرنامەمان بە موسا بەخشی، کەچی جیاوازی تێدا دروستکرا. جا لەبەر ئەوە نەبوایە کە خودای تۆ بڕیاری داوە دادگاییان دوابخات، هەر ئێستە دادگای دەکردن و تۆڵەی لێ دەسەندن. کەچی بەڕاستی ئەو بێبڕوایانە هەر لە گوماندان لێی و خەڵکیش تووشی گومان دەکەن. هەروەها ئەو کەسانەش لەگەڵ تۆدان و گەڕاونەتەوە بۆ لای خودا و تەوبەیان کردووە نەکەن لە سنووری فەرمانی خودا دەربچن چونکە بەڕاستی ئەو زاتە زۆر بینایە بەو کردەوانەی کە دەیکەن ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار جا ئەوە بۆ لەناو خەڵکی زەمانی پێش ئێوەدا کەسانی ژیر و دیندار نەبوو کە بەرگریان لە خراپە و تاوان بکردایە لە زەویدا مەگەر کەمێک نەبێت لەوانەی کە ڕزگارمان کردن لێیان چونکە زۆربەیان لە سنووری فەرمانەکانی خودا دەرچوون و شوێن ڕابواردنی دنیا و ئارەزوو کەوتن ئیتر بەو کردەوە ناشرینەیان چوونە ڕیزی تاوانباران و خراپکارانەوە خۆ ئەگەر پەروەردگارت بیویستایە ئەوە هەموو خەڵکی دەکرد بە یەک تاقم و کۆمەڵ بەڵام بەردەوامیش ئەو خەڵکە جیاوازن لە نێوانی یەکتردا لە ئاین و بەرنامە و بۆچووندا مەگەر ئەوەی بەزەیی پەروەردگارت گرتبیێتیەوە هەر بۆ ئەو مەبەستەش خدای گەورە دروستی کردوون واتە بە شێوەیەک دروستی کردوون بتوانن ئازادی بیر و باوەڕ و بۆچوونیان هەبێت ئینجا ڕێگەی ڕاستیان پێ بڵێت و بۆیان ڕوون بکاتەوە و بڕیاری پەروەردگاری تۆ دەرچووە و تەواو بووە ئەی محەمەد هەموو ئەوانەشت بۆ دەگێڕینەوە لە چیڕۆک و هەواڵی پێغەمبەران ئەوەی کە دڵی تۆی پێ دابمەزرێنین و دڵنیات بکەین، دڵنیاش بە کە لەم هەواڵانەدا حەق و ڕاستیت بۆ هات و بۆت ڕوون کرایەوە، هەروەها ئامۆژگاری و بیرخستنەوەی باشی تێدابوو بۆ ئیمانداران. وما ربک بغافل عما تعملون هەر بۆ خودایە نهێنی و نادیارەکانی ئاسمانەکان و زەوی هەموو کار و فەرمانیش هەر بۆ لای ئەو زاتە دەگەڕێتەوە دەیکەوا بوو ئەو بپەرستە و تەنها پشت بەو ببەستە هەرگیز خدای پەروەردگارت بێ ئاگا نییە لەوەی کە ئێوە دەیکەن و ئەنجامی دەدەن.